چۆن جومعە و جەماعەت بکەین چۆن ڕۆژووی ڕەمەزان بگرین بەڵکو ئەم ئیسلامە سەرتاپای ڕەحمەتە ئەو ڕەحمەتەش ڕەنگ دەداتەوە لە تەواوی ژیانی ئەم مرۆڤەدا یەکێ لەو بنەمانەی کە ئاینی ئیسلام زۆر گرنگی پێداوە و وا ئەزانم زیادەڕەویم نەکردبێ ئەگە بڵێم زۆرمان کەمتەرخەم بووین لە ئاستیدا ئەو شێوازەی کە دینی خوا باسی کردووە لەگەڵ ئەو کولتوورەی خۆماندا فەرقی هەیە ئێمە زۆرجا بە کلتورەکە کار دەکەین و بە دینەکە کار ناکەین کە ئەویش مەسەلەی میوانداریە چونکە ئینسان لە ژیانی دنیادا مەگە دەگمەن ئەینا ڕۆژێ لە ڕۆژان میوانی دێ کە بووی بە خاوەن ماڵ و دەرگاومەکانێکت هەبوو خەڵکێک ڕووت تێدەکا بەبێ گومان ڕۆژێکیش ڕێت دەکەوێتە ماڵی خەڵک، ئەگەر هیچ کەس نەبێ، خزم و کەس و کار و نزیکانی خۆت دەبنە میوانت یان دەبیە میوانیان. جا ئیسلامی ئێمە، ئەم دینی ڕەحمەتەی خوای پەروەردگار دوو شتی بە ئینسان بەخشیوە، ئەفەرمێ هەم مافت هەیە هەم ئەرکت لەسەر شانە. لە بواری میوانداریشدا ئینسان هەم ئەرکی هەیە، ئەرکی لەسەر شانە واجبە جێبەجێی کا، هەم مافیشی هەیە کە نەبێتە قوربانی. وەکو فەرموودەکەی پێغەمبەر صلی اللە علیه وسلم کە فەرمووی لا ضرر ولا ضرار، نە زەرەر لە کەس بدەی، نابێت کەسیش زەرەدت لێ بدا. نە خەڵکی ببنە قوربانیت، نە ببی بە قوربانی خەڵکیش. بۆیە بە پێویستی دەزانم لەم وتارەدا باسێک لە مەسەلەی میوانداری بۆ جەنابتان و بۆ خۆم و بۆ تێکڕای مسلمانان بە پشتیوانی خوای تاک و تەنها ڕوون بکەمەوە ئیشاءاللە چونکە ئەم مەسەلەی میوانداریە پەیوەندی هەیە بە ئیمانەوە یەکێک لە نیشانەی باوەڕبوون بە تاک و تەنهایی خوا، کە خوات بە چاو نەبینیوە نیشانەکانی دەرەکەون، یەکێ لە نیشانەکانی ڕێزگرتنی میوانە، یەکێ لە نیشانەکانی بڕوابوون بەو قیامەتەی کە پاداشت و سزا لە قیامەتا هەیە بڕوابوون بەوەیە کە ڕێز لە میوانەکەت بگری، لە حەدیسی بوخاری و موسلیما هاتووە کە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم فەرمووی، پاشان ئەگەر لەچینە خزمەت قورئان و ژیان نامەی پێغەمبەران سەلامی خوایان لەسەر بێ کە قودوە و چاوساغی ئێمەن دەخوێنیەوە تەماشا دەکەی خوا باسی میوانداریەکانی کردوون کە چۆن ڕێزیان لە میوان گرتووە تەنانەت خوای پەروردگار باسی ئەو حەیوانە دەکا کە بۆ میوان سەریان بڕیوە کە چۆن ڕێزی میوانەکەیان گرتووە، لە یەکێک لەو بەسەرهاتانەدا خوا لە دوو شوێنی قورئانە باسی میوانداریی ئیبڕاهیم پێغەمبەر دەکات سەلامی خوای لەسەر بێ. حەزرەتی ئیبڕاهیم کۆمەڵێک فریشتە بوون بە میوانی، لەسەر شکڵی کۆمەڵە گەنجێکی ڕێک و پێکی سیما جوانی هەر ئەوەی کە ئینسان سەیری کا دڵی پێی بکرێتەوە. پیاوی زۆر ڕێک و پێک و سیما جوان و ئەخلاق پیاوانە دیار بوون. ئەم میوانانە چوونە ماڵی حەزرەتی ئیبراهیم قورئان لە سوڕەتی هود ئایەتی شەست و نۆ و لە سوڕەتی ذاریات ئایەتی بیست و شەشە بۆمان دەگێڕێتەوە لە دوو شوێنی قورئانا باس کراوە چون سەلامیان کرد و حەزەتی ئیبراهیم زۆر بەڕێزەوە جوابی سەلامەکەی دانەوە بەخێرهاتنی لێکردن فەرمووی لێکردن بۆ ژوورەوە بەڵام قەوم منکەڕون خوا دەفەرمێ قەومێک بوون خەڵکانێک بوون ئیبراهیم لەوە پێش نەیبینی بوون خزم نەبوون ناسیاو نەبوون ئاشنا نەبوون دۆستی جاران نەبوون حتا تەنانەت لە قەومی ئەو شوێنە نەدەچوون کابرایەکی بەریتانی لەگەڵ خەڵکێکی کوردستان هەر بە شکڵی یادیار دەڵێ ئەوە ئەجنەبییە هەر ئەوانە دیار بوون کە خەڵکی ئەو شوێن و مەکان و شارۆچکەیە نەبوون قوم منکرون قومێکی نەناسراو بوون ئالێرەدا دەردەکەوێ علمی غیب بەس بە ئەڵڵایە ئیبراهیم پێغەمبەرە نازانێ ئەمانە بەشەر نین مەلایکەت بوون لەسەر شکلی بەشەر هاتبوون سبحان اللە پێغەمبەران غەیب نازانن حەتا خوا شتێکیان پێ نەڵێ ئیبراهیم پێغەمبەرە وەحی خوای بۆ دێ نازانێ ئەمانە ئینسان نین مەلایکەت بەڵگەیە لەم قورئانەدا دەفەرمێت دەچنە سەر شکڵی ئینسان لەسەر شکڵی ئینسان خۆیان نیشانی پێغەمبەران داوە ابراهیم زۆر ڕێزی لێ گرتن جا سەیری قورئان کە ئەفەرمێ فما لبث ان جاء بعجل حنیذ هەر بە خێراتنێکی کردن و ئاوێکی دا نێو خێرا و ڕای کرد چوو گوێرەکەیەکی برژاوی قەڵە و کەڕۆنی لێ دەچۆڕایەوە بۆی هێنان لە سورەتی ذاریاتیشدا دەفەرمێ فراغ الى اهله ڕۆیشت بۆ لای خێزانەکەی فجاء بعجل سمین گوێرەکەیەکی قەڵەوی هێنا نافەهمێ خۆ هەر کە وتت عیجلین گوێرەکە بۆ خۆی قەڵەوە گەورەیە بەڵام سەمینیشی بۆ زیاد کردووە زۆر زۆر قەڵەو بوو لە ناو هەموو حەیوانەکاندا دیاری کرد کامەی لە هەمووان قەڵەوتر ئەوەی سەربڕی ئەی خێزان خێرا دەست کە بە گۆشت برژاندن و ڕۆنی لێ دەتکایەوە کە بۆیان هێنان زۆر بە حرمەتەوە پێشکەشی کردن فقربه الیهم خستیە بەردەستیان فەرموون جەناب خۆن بەڵام فریشتەکان ناخۆن دەستیان بۆ نەبرد حەزرەتی ئیبراهیم ترسا ئەو میوانانە نیازی خراپیان نەبووبێ چونکە کەسێ لەسەر سفرە دانیشت و لە نان نەخوا ئەبێ مەسەلەیەک لە گۆڕێ بێ خۆ من حەقی کەسم لەسەر نییە و مافی کەسم نەخواردووە ئەمجا کە زانیان ئیبراهیم دەترسێ وتیان مەترسە ئێمە بۆیە ناخۆین چونکە مەلایکەتین هاتووین مژدەت بدەینێ کە خوا لەم ژنە پیرە کە لەو دیوەوە گوێی لە قسەکانمانە و خزمەتی ئەم میوانەی کرد بە تەمەنی حەفتا هەشتا ساڵی ئەولادێکتان بداتە کە ئیسحاقە مژدەی خوایمان پێیە بەڵێ خۆشەویستان جا سەیری ئاەتەکە کە ئەم گۆلکە ئاخر هەزاران هەزار ملیۆن ڕەشەوڵاق لەم سەر زەوێ هەبووە خوایەکی باز نەکردووە چونکە لەبەر خاتری ئەو میوانەی کە نەیدەناسی، نە خزمی بوو، نە ناسیاوی بوو، نە پێشتر معامەلە و کڕین و فرۆشتنی لەگەڵی بووبوو، بەس لەبەر حورمەتی و ڕێزی میوان گۆلکێکی هەرە قەڵەوی بۆ سەربڕی، خوا ئەو گۆلکەی لە قورئانا تۆمار کردووە، لەگەڵ ئەو بەرانەی کە بۆ فیدیەی ئیسماعیل هات لە جیاتی قوربانی، ئەویشی چۆن تۆمار کردووە، ئەو حەیوانەش کە بۆ میوان سەری دەبڕی دڵنیابە وەکو ئەو حەیوانە بەڕێزە کە بۆ قوربانی سەری دەبڕی. ئاو قورئان ئەو دەرسەمان فێر دەکا چ گەورەییەکە ئەو نانەی کە دەدرێ بە میوان ئەمجا بڕۆ بۆ لای پێغەمبەرێکی تر هەر ئەم مەلایکەتانە کە لەوێ ئەو مژدەیان دا بە ئیبراهیم کە خوا ئیسحاقتان پێ دەبەخشێ و ژنەکەی بە دەمی خۆیان چەشاری گوت من بەم پیریە ئیبراهیم بەو ئیختیاریە چۆن مناڵمان دەبێ بەڵام کاری خوا کە بڕیاری دا ڕەتبوونەوەی نییە بەڵێ چون بۆلای ماڵێکی تر لە پێغەمبەران ئیبراهیم لە فەلەستین بوو چون بۆ وڵاتی شام بۆ سووریای ئێستا کە لوط پێغەمبەری لێبوو سەلامی خوای لەسەر بێ چوونە ماڵەکەی ئەویشەوە ئەم کۆمەڵە گەنجە لە مفسرین دەفەرمون مویان لێ نەهات بوو تازە گەنج و لاو پێدەگەیشتن قەومی ئەو شوێنە کە لوط پێغەمبەر بۆ ئەوان ڕەوانە کرابوو پەنا بەخوا عادەتێکی پیسترین ئەخلاقیان هەبوو کە بەڕاستی ئەوە ئاژەڵیش نایکە دوول لە ڕووی جەنابتان و ماڵی خوا و گوێگرانی ئەم وتارەش لە دواترا نێرباز بوون یەک زەڕە زەوقیان بۆ ئافرەت نەدەچوو ئەو هەموو کچە لەو شارەیە کەوتبووە کەس کچی نەدەخواست بەبەر چاوی یەکترەوە لەو سەرجادانە پەلاماری یەکتریان دەدا نێر بۆ نێر ئەوەندەیان پیسی کردبوو کاتێک کە ئەم کۆمەڵە گەنجە ڕێک و پێکە چوونە ناو ماڵی حەزەتی لوتەوە دەفەرمێ لە قورئانا دڵی تەزی وتی هەذا یوم عصیب ئەه بە قورئان لێم قەوما ئەمانە ئاوا بە پیری سواری یەکتر دەبن جاوەرە ئەم کۆمەڵە گەنجە تازە پێگەیشتۆ ببینن واللهی ئێستا دەگەنە سەر ماڵەکەم ئەفەرمێ وتی ئای چ ڕۆژێکی ڕەشتێکەوتم حەزەتی لوت خوایە من ئەمانەش خۆ ناناسم من ئەوانە میوانن بەڵام خۆ میوان ناکرێتە دەرەوە زۆر دڵ ناڕەحەت بوو بەدەم دڵ ناڕەحەتیەوە جارجار دەچۆ دەرەوە بە خێراتنەوەی دەکردن بۆ چوونەکەی ڕاست بوو چونکە ئەوەندەی خراپە لێبینی بوون وەخت تێزانی هەر چوا دەوری ماڵەکەی گیراوە وتیان ئەو میوانانە بکە دەرەوە وتی بۆ خاتری خوا وازیان لێبێنن فاتقوا الله کورە لە خوا بترسن شەرم لە خوا بکەن ولا تخزونی فی ضیفی لەبەر چاوی من ئەو میوانانە خراپەکاریان لەگەڵ مەکەن، ئابڕووم مەبەن، سەمعەم مەشکێنن لە لای میوانەکانمانەوە، چونکە هەر دەستدرێژییەک بۆ سەر ئەو میوانانە بۆ منە، ئەوانە میوانی ماڵی منن، ئەوانە لە من بەرپرسیارن. ئەلیس منکم رجل رشید، ئەوە پیاوێکی پیاوانەتان تێدا نییە یەک تۆز شەهامەتی هەبێ کە رێزی میوان بزانێ؟ هەر دەستدرێژییەک بۆ سەر ئەوان بێحورمەتییە بە من تکاتان لێ دەکەم واز بێنن، وەرن جا سبحان اللە سەیری هێندە تینی بۆ هات کە من تەفسیرەکانی قورئانم خوێندەوە عولەما لەسەر ئەوەن کاتێکا لوط فەرمووی یا قوم هؤلاء بناتی هن اطهر لكم قومەکەم ئا ئەم کچانەی خۆم وعد بێ پێشکەشتان دەکەم ئەمانە پاک و خاوێنن ئەمانە عورەتیان بۆ جیماعی شەرعیە ئەمانە پاک و خاوێنن بۆ پیاو دەشێن موفەسیرین دەفەرموون مەبەستی ئەوە بوو بۆ نایان کچ بێنن کچی ئەو خەڵکەش هەر کچی منە بەڵام من وا ئەزانم لەگەڵ حرمەتم بۆ موفەسیرانی پێشوو نایان پێکابێ لەوەدا چونکەم قەومەکە وتیان ئەی لوط ئەم قسانەمان بۆ مەکە تۆ چاک دەزانی ئێمە هیچ پێویستمان بە کچی تۆ نییە ئێمە ئەو هەموو کچە لە دەرێ ئیشمان پێی نییە جا چ کچیشمان بە کچی تۆیە حەزرەتی لوط لە پێناوی ئەو میوانانەدا بەس میوانەکانی پارێزراو بن لەو پیاو خراپانە و لەو بەدفەساڵانە ئامادە بوو کچەکانی خۆی بکا بە قوربانی میوانەکان یعنی بەڕێزان سەیری کە مە ئەو پەڕێتی کچ شەرەف لە هەموو شتێ گەورەترە بەڵام حرمەتی میوان لەوەش گەورەترە لە تا لە چوارچێوەی ماڵەکەی تۆدا بێت لە تۆ بەرپرسیارە بۆیە ئەوان هەر لە تەفسیر لە قورآن سەیکە لە دوایدا وتیان ئێمە ئیشمان بە کچەکانی تۆنێ ناگوریشمان بە ئافرەت نییە بۆیە ئەڵێم ڕێک مەبەستی کچەکانی خۆی بووە کە لە ماڵی و عایلەی خۆیدا بوون ئێمە ئیشمان بە کچەکانی تۆ نییە و تۆ چاک دەزانی ئێمە چیمان لە تۆ دەوێ بەڵام ئیبرا لوط هەر دەهاتە ژوورەوە دەچۆوە دەرەوە دەپاڕایەوە میوانەکان گوێیان لێیە ئەوان فریشتەن وتیان ئەتزانین چاک ترست بۆ هاتووە خەریکن بێنە ژوورەوە دەرگاکە بشکێن و پەلامارمان دەن ئێمە فریشتەی خواین ئێمە مەلایکەتین یەک تۆزێکی تر مەجال بدا ئەوە شەو تاریکدا هاتووە و بەری بەیانی کۆتایی ئەم قەومە هاتووە ئەوە جبریل بوو هاتبوو یەک هاواریان بەسەرا بکا سبحان اللە ئەو خاکە هەڵگەڕایەوە وجعلنا عالیها سافلها سەرەوەی چوە خوارەوە خوارەوەی چوە سەرەوە ڕێک پارچە زەویەکە بەسەریانە هەڵگەڕایەوە فەمووی هاتوین پێت بڵێن بەری بەیان خۆت و ئەو ئیماندارانەی کە لەگەڵتن ڕزگاریان بکە ژنەکەت نەبێ ژنەکە لەگەڵ خۆتان نەبێ چونکە ئەو کافرە ئەو خەبەری دابوو ئەو میوانانە لە ماڵ یەمەن و کۆمەڵە کوڕی گەنجن ژنی لوط پێغەمبەر چونکە ئیمانی نەبوو لە سای مێردەکەی ڕزگاری نەبوو ئیمان ئەوەیە هەر کەسە بە عملی خۆی ڕزگاری دەبێت ژنەکەش تێدا چوو بەیانی لوط دەرچوو لەگەڵ قەومە ئیماندارەکەیە وەختێ ئەوانە بە خۆیان زانی خاکەکە بە سەرەنا هەڵگەڕای و پەنا بەخوا جا سێری کەم بەڕێزان میوانداری ئەوەندە گەورەیە لە لای پێغەمبەران پێغەمبەری خۆشمان سەرداری پێغەمبەران نوری چاومان حەزەتی محەممەد صلی الله عليه وسلم یەکێ لە صفاتی پێش بوونی بە پێغەمبەرایەتیش میواندۆستی بووە، کاتێک کە خاتوو خەدیجەی خێزانی بینی پێغەمبەری خوا بە شپڕێوی و بە شپرزەیی هاتە ماڵەوە ڕوخساری شێوابوو لەرز دایگرتبوو فەمووی زەممیلونی زەممیلونی دامپۆشن دامپۆشن وتی ئەی پێغەمبەری خوا ئەی محەممەد چی لێ قەوماوە نێزانی کە بۆتە پێغەمبەر وتی واللهی ئەی خەدیجە واللهی یا خەدیجەتە لەقەد خەشیت عەلا نەفسی وەڵاهی سوێند بەخوا ئەترسم توشی بەڵایەک ببم شتێکی زۆر سامناکم بینیوە یەکەم جار بوو وەحی ئاسمانی بۆ هاتبوو یەکەم جار بوو جوبریل لەسەر شێوەی خۆی بینیبوو لەخۆم دەترسم توشی بەڵا ببم فەرمووی ئەی محەممەد کەلا واللهی ما یخزیک الله ئەبدا سوێند بەخوا قەت خوا تۆش توشی بەڵا ناکا چونکە خاوەنی کۆمەڵە ڕەوشتی بەرزی ئەویش ئەوەیە یەکێ لە سیفاتت ئەوەیە وتقری الضیف زۆر ڕێز لە میوان دەگری خاتو خەدیجە بە فیتڕەتی پاکی زانی میوان دۆستی ڕەدبوونەوەی بەڵا لەسەر خاوەن ماڵدا دەبا چونکە تۆ ئەوەندە میوان دۆستی ئەی پێغەمبەر ئەی محەممەد دڵنیا بە سوێند بەخوا خوا تۆشی بەڵا ناکا خاتو خەدیجە چونکە لە ماڵەوە ناسیوێتی بە چاکی کە دەزانێت چەند میوان دۆستە بەڵام خۆشەویستان ئێمە ئاگامان لەوە بێ لەسەر بنەمای لا ضرر ولا ضرار نە زەرەر لە کەس بەی نە کەس زەرەرت لێبدا بۆ میوانداری یان ئەو کەسەی دەبێتە میوان مەرجە ئاگات لە هەدەفی میوانداری بێ میوانداری بۆ شتێکە دروستکردنی خۆشەویستیەکە لەگەڵ کەسێکە لە ڕێی ئەم میوانداریە خۆشەویستی و مەحەبەتێک لە بەینی تۆ و فڵان کەسا دروست دەبێ یان مەحەبەتەکە هەبووە پێشتر دۆستایەتیەکە بەم میوانداریە تازەی دەکەیتەوە هەدەفی میوانداریمان لێ تێک نەچێ ئەوەیە یان دۆستایەتیت نەبووە دروستی دەکەی یان هەبووە سارد بۆتەوە بەم میوانداریە گەرم و گوڕی دەکەیتەوە ئەوە هەدەفی میوانداریە جا لەم حاڵەتانەدا ئەگەر وریا نەبی چ میوان بی و چ میوانت بێ، ئەمانە بە ڕاشکاوی بۆ ئەم خەڵکە باس دەکەم، چونکە ئەمە دینە، خەڵکێک نەڵێ خوا نەخواستە فڵان کەس دەبێت لە میوان بێزار بێت، لە میوان بترسێ، ئەمە ئیشی ئێمە نییە، ئەوە ئیشی ئەو میللەتەیە کە قورئان و حەدیس باسی کردووە، ئەبێت بە سەراحەت بۆ خەڵکی ڕوون کەینەوە، ئەگەر وریا نەبی ئەو خۆشەویستییەی هەر شەبە میواندارێک لەدەست دەچێ. وریا نەبی میوانداری بە شەرعی خوا جێ بەجێ نەبێ کابرات خۆشیش بوێ لێت دەبێتە دوژمن بە میوانداریەک یەکترت بەر چاو دەکەوێ جا ئەو مەرجانەی کە بۆ جەنابتانی باس دەکەم بۆ خۆم و بۆ ئێوە ئەوەیە یەکەم مەرجە ئەو کەسەی میوانی دەبێ یان کە دەبی بە میوانی تەماشاکەی ئەبێ جێگا و ڕێگای هەبێ جێگا و ڕێگای یعنی چی ژووری نووستنی میوانی هەبێ ژووری دانیشتنی میوانی هەبێ نوێنی میوانی هەبێ ئەگەر زستان بوو سۆبا و نەوتی باشی هەبێ میوانەکە ڕەق نەبێتەوە یان مناڵەکانی سۆباکە بێنێ بۆم دی و مناڵەکانی ببنە قوربانی سەرما یان تا ژوورەکە گەرم دەبێ میوانەکە ڕەقێتە دەرکە ئەبێ ئەمەی هەبێ ئەگەر هاوین بوو یەک موبەریدەی نەبێ بڵێ مناڵی نەیەوە بڕۆن ئەو گەرمایە بۆ خوبا میوانەکە لێرە بخەوێن ئەبێ ساردی و گەرمی مەزبوط بێ چونکە هەردووشیان پێویستن لە فەسڵەکانە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی فراش للرجل وفراش للمرأة وفراش للضيف والرابع للشيطان لە صحیح مسلمە ئەم فەرموودەیە هاتووە جێگایەک جا مەبەست بە تانی دۆشەکێک نییە ئەبێ ژوورێک هەبێ ژوورێک هەبێ کە پیاو ئیسراحەتی تێدا بکە ژوورێک هەبێ کە ژن و مناڵ ئیسراحەتی تێدا بکە ژوورێک هەبێ کە میوان ئیسراحەتی تێدا بکە و تیا بحەوێتەوە فیڕاش مەبەستی لە نوێنەکەیە، لە ژوورەکەیە، لەو کەلوپەلەش کە پێویستە وەکو عەرزم کردن هاوینان پانکەم و بەریدە یان سپلیتێک یان زستانان سۆبایەک بە هەر نەوعێک بێ کە ئامێری گەرم کردنەوە بێ ئەوە چوارەمیان بۆ شەیتانە و زیادەیە هەر ئەمەندەت پێویستە بۆ میوان بۆ خۆت بۆ ژن و منداڵت ئەوەی تری کابرا قەسرێکی ڕازاندۆتەوە ژوورێکی هەش بە نۆی هەیە بۆ میوان بە عومری خۆی کلیلەکەی با نەدراوە ئەوە هەر ئەرکێکە بۆ خێزانە ئینا ئەوە ژووری وا میوانی وا بۆچی ئێستا هەموو هەموومان دیواخاندارین بەڵام بەخوا دیواخانی وایە تا ئێستا میوان قاچی نەخسۆتەوە دیوەوە قەنەفەی وا بۆ فرۆشراوەتەوە بڕواتان بێ کابرا کوتێتی کاکە سوێندت بۆ دەخۆم میوان لەسەریدا نەنیشتووە بەس مۆدی کۆن بووە مۆدی کۆن بووە میوانی نەدیوە هەر بەسەمت بە قەبڕە بە قوربان بۆ هۆڵەکە بۆی میوانەکەم کەس نەیبینێ ئەوە هیچ نییە ئەوە شەیطانە بەس ئەرکێکە بۆ خۆت دروست کردووە ئەوە فیز و داعیە و تەکەبورە پیانسا سان فەرمووی ئەگەر هەت بوو با میوانێکی تێدا بێ بەڵێ خۆشەویستان ئەگەر ئەمەد نەبوو پەنا بە خواوەرە میوانەکەت بێتە ماڵ لەگەڵ ژن و عائلەی خۆت دەیخەوێنی کابرا ئیسراحەت ناکا ژن و منداڵ خەوی لێ ناکەوێ تۆش بۆ خۆت تابانی ڕەنبی ئیسراحەت نەکەی کەواتە میوانەکە نەک خۆشەویستی لە دڵ تا دروست نەکرد بوو بە ئەرک لەسەرت ئەو خۆشەویستەی هەبوو ئەویش کۆتای پێهات ئەبێ مەرجە ئەگە میوانی خەڵک میوانداریت پێ خۆشە ئەمانە دابین کەی بۆ ماڵ و منداڵە لە پێشەوە نەک سۆباکە ئەگەز چوویتە ماڵێک سیرەکەی بە قوربان سۆبای ئەم ژوورە ڕاکەن بۆ ئێرە دوای بیبەنەوە بۆ ئەوری دواتر بیهێنەوە هەڵبەتە کابرا فەقیر یەک بەرمیل نەوتە بە زیاد نەبووەکەی ئەم حکومەتە کە لەم هەموو نەوتە شەتە نەوتە کە دەڕواتە دەرەوە ساڵە و ساڵ بەرمیلێکی لێ بە زیان نەبێدا بەو فەقیرە هەشە خەڵک پارەی نەوتەکەی بۆ دایشت بە چل و یەک هەزار کە لە ئەمریکاش ئەو پارە ناکا بەو میللەتە هەژارە ئەفرۆشێتەوە ئیتر برا سێ چوار سۆبای پێ گەرم ناکرێ بەخوا هێ سۆباکەی پێ ناکڕدرێ لەبەر ئەوە مەرجی یەکەم بوونی جێگا و ڕێگایە کە خۆشەویستی لە بینی تۆ میوانەکە دروست دەکات دوو قسەی خۆش بە ئیسراحەت بە یەکەوە بکەیت دووەمیان ژنی ماڵ چونکە بەڕاستی میوان بە پیاو خزمەت ناکرێ ژنی ماڵ خێزانی ماڵ خاوەن ماڵ نابێ نەخۆش بێ نابێ حامیلە بێ نابێت لەسەر مناڵ بوون بێ نابێت لە شەرع شیر دەربێ چونکە بەم حاڵەتانە زوڵم دەبێت لە یەکیان بکە یان زوڵم لە خۆی لە کۆرپەکەی بکە لە پێناوی میوانەکەدا یان زوڵم لە میوانەکە بکە و ئابڕووی مێردەکەی بچێت لە پێناوی منداڵەکەیە ها سەیریکە ئەم شەرعەت چ تەرازویەکی یەکسانی داناوە ئەگەر زانیت خاوەن ماڵ حاڵەتی ئاوای هەیە نابێ میوانی بی برا بەڕێزەکەم کە زانیت خێزانی حامیلەی لەسە مناڵ بوونە پیاوێکی بەڕێز مامۆستایەک لە یەکێ لە کتێبەکانیا کە خەڵکی ئەم کوردستانەیە تۆماری کردووە لە عەسکەری برادەرێکی دەبێ برادەرێکی خۆشەویستی دەبێ و ئەم لە شارەکەی خۆیانەوە نزیک دەبێ هەموو جارێ ئەو برادەرە دێنێتەوە بۆ ماڵی خۆیان جمعە و خەمیسی جاران کە لە عەسکەری هەبووە جلی بۆ دەشۆن ڕیش دەتاشێ خۆی پاک و خاوێن دەکاتەوە زۆر حرمەتی دەگرن نانی تایبەتیە دەنێ ئەمیش دەڵێت خوا تۆش جارێک سەردانی ئێمە بکە دوای عەسکەری لە مدەتێکە ئەمیش ئەمیش ئەڵێ جا بەو خوام کابرا نایە بکرە بم کە دژێرە وڵاهی هەر ویستم چاوم پێت کەوە دەڕۆم دەڵێ دەی خوا ئاگادارت بێ زۆر بە دڵعازیەوە دەڕوا وەڵە من ئەو هەموو ڕەنجەی بەم پیاوەمدا لە ماڵی خۆم وەرە جورئەتی ئەوەی نەبوو بەم ئێوارە بڵێ وەرە ژوورەوە وڵای حەیف من ئەو ڕەفیقەی خۆم باش نەناسی بوو پاشی ماوەیەک کابرا سەردانی دەکاتەوە ئەمیش بەلالوتێکەوە بە خێراتنیەکە ئەوەی هەر لە دڵایە ها جاری وە گومانی خراپ بە کەس مەبە ئەڵێ برام وەڵڵاهی حەقتە بە خێراتنم نەکەی بەس توخوا مەجالم بە بام عوزری خۆمت بۆ باس کەم وەرە مناڵەکە ببینە وەڵڵاهی خێزانم لەو کاتەیا بە مناڵ بوونەوە بوو بەو خوایە من ئەو ژوورەم هەبوو کەوا تیا دانیشین ئەو ژوورە و متبەخێکی بچکۆلە ڕووشم نەداتەوە بەرەمەنا ئەو قاب و قاچاخەوە بۆیە هەرچیم دەکرد جورئەتی ئەوم نەدەکرد بڵێم وەرە ژوورەوە ژن لەوێ هات و هاواری مناڵ بوون و مامان لەوێ و مناڵ بوون و ئیتر چیم لە تۆپ کردایە وەڵاهی کاتێک کە ئاوا نەمتوانی غیرەتم نەبوو بڵێم فەرموو وەرە ژوورەوە ئەوە بەسەر هات و حاڵی بن بوو کابراش دەڵێ یەکسەر تەریقم وەکتم برا گەر نمازاکە وەڵا خۆزگە لەوێ وات بوو تاکوتی بەخوا جورئەتی ئەوەشم نەکرد بڵێم بەخوا ئەوە حاڵەکەی منە لەم هەموو ساڵینە ئەو وەختەی کە تۆ هاتی من حاڵم ئەوە بوو لەبەر ئەوە دەبێ مڕاعاتی ئەو ماڵانە بکرێ کە بەتەنهان مناڵی ساوایان هەیە ئافرەتی حامیلەیان هەیە چونکە لەوە چێ ئەم پیاوە ناکرێت دڵی لای دوو شوێن بێ ڕاکا بۆ ئەم دیو، ڕاکا بۆ ئەو دیو. نە دڵی لای بەڵێ بۆ میوانەکە بکا و دڵی لای خێزانەکەی بێ بە ڕزگاری بیانە، لەوانەیە پێویستی بە نەخۆشخانە بێ. میوانیش لە ماڵا بە تەنها بەجێ ناهێشرێ، کەواتە ئیحراجت کرد. ئەو خۆشەویستییەی هەش بێ، سبحان اللە کۆتایی پێ دێ. ئەڵێ ئەم میوانەکە لێم بوو بە بەڵا. ئابڕووم چوو. سێیەم، ئەبێ ئەو کەسەی میوانداری خەڵک دەکا یان ئەگەر زانیت بووی بە میوانی دڵنیابی لە باری ئابووری ئەو کەسە مووچەی باش بێ مەعیشەت و گوزەرانی باش بێ توخوا چ لەزەتێک لەو میوانداریەدا هەیە کابرا مریشکەکە کە بۆ میوانەکەی سەردەبڕێ بە قەرز لە دوکانەکە بیهێنێ بەخوا هیچ خۆشیەکی تیا نییە ئەگە دەڵێ وانە وەرە لەو مریشک فرۆشانە بپرسە بزانە چەند خەڵک بەد بە پارەی زۆر زۆر قەرزاری مریشکە کە هەر هێناوێتی و پارەکەی بۆ نادرێتەوە برایان فەقیر زۆرە وا مەزانە گەر خوای گەورە ڕەحمی بە من بە تۆ بە فڵان کەس کردبێ هەمان بێ بۆ میوان دانەمێنی بەخوا خەڵک هەیە نیەتی ئەو خەڵکە هەیە نیەتی میوان وەختێ خۆشە لەسەر تێری خزمەتی بکەیت جا تۆ دڵت لای برنجەکە بێ و لای مریشکەکە بێ و لای کیلۆیە گۆشتی حیوان بڵێ بە قوربان بان تۆزێکی زیاد بێ بۆی بەشی میوانەکە بکە و مناڵەکە لەو دیەوە زیکەی چاوی بێ بەو خوای ئەو خۆشەویستەی هەشە بار دەکا لەو میوانداریەدا ئەبێ ئاگات لە باری ئابووری ئەو کی نەبێت بەتایبەت مۆزەفێکە معاشێکی کەمی هەیە نابێ بە میوانداری ئیحراجی کە یەک سەردانی دە دەقە کۆتاییە بۆ ئەو با ئەوە بۆ مناڵەکانی خۆی بەجێ بێڵە حتا ئەگەر میوان ڕووی تێکردی زانیت لە ماڵەوە هیچتان نییە ئەم حەدیسەی پیان صلی الله بزانن بەڕێزان ئێمە زۆر جا بە تەبیعەتی ئەم کوردەوە لێ زوڵم لە خۆمان لە ژنمان لە منداڵمان لە میوانیشمان دەکەین بەڵام دین وانە کەسێ وتی بە ئەم ئێوارەیە بمبەوە میوانی تۆم ئەم نیۆڕۆیە لە شەرع ئافەرمێ یەبێ یەکەم جار تەلەفۆنێک بە تایبەت ئێستا وەسیلە هەیە تەلەفۆنێ بۆ ژنەکەت بکەی بۆ خێزانت بڵێ ئافرەت چیمان هەیە بیهێنمەوە ئەرێ ئامادەی تێدایە ئەرێ نەخۆش نی ئەرێ پێت خۆشە میوانمان بێ ئەگەر وتی نە وەڵای هیچی وامان نییە جاری وایە بەڕێزان شەر نییە نان لە تەشتانە بێ خۆ ئەگەر نانی نەکرد بوو ژنەکە لەبەر نەخۆشی لە سەمونخانەت نانت سەمونت دەکڕی هەروەکو نەت بێ وایە با فەردە هەر لە پڕ بێ لە برنج تەنەکە پڕ بێ لە ڕۆن ئەگەر ئەو ئێوارە هیچ ئامادە نەکرابێ وەکو هیچ لە ماڵا نەبێ وایە بەڕێزان لەم کاتەیە واجبە بە میوانەکە بڵێ نەوەڵڵی من ئێستا میوانداری تۆم بۆ ناکرێ هیچ عیب نییە بۆ سەروەرمان وای کردووە جا گوێ بگرن بۆ ئەم فەرموودەیە کە لە بوخاری مسلمە هاتووە نوری فارس حەمەخان کردویەتی بە کوردی جوانترین ووشەی بۆ بەکارهێناوە فەرمویەتی بە مانای لاکەی سەرم دێ واللە ی زۆر وشەکەم پێ جوان بوو ئەی پێغەمبەری خوا لاکەی سەرم دێ لە برسانە ابن عثیمینیش لە شەرحی ریاض الصالحین لە مجلدی دوودا لە لاپەڕی سێ سەد و دوانزە دا دەفەرمێ مەجهود یعنی الفقر والجوع ئەی پێغەمبەری خوا هەم برسیمە هەم ژیرفانیشم بەتاڵە چونکە گەر پارەت پێ بێ برسیشت بێ ئەچی لە شوێنەکە بە پارەی بە پارەی خۆت نان دەخوری زۆر منەتت بە خەڵک نییە لە هەر شوێنە بێ نانێک بە پارە دەست دەکەوێ بەڵام ئەی پێغەمبەری خوا من لاکەی سرم دێ لە برسان و لە گیرفان بەتاڵیە هیچم نییە ئەم ئێوارەیە میوانی تۆم پیانس زاڵم فەرمووی قەینا بۆ لای خێزانەکەی ترم پیانس چەند ماڵی هەبوو بۆ لای هەر هەموویان چوون هەموو هەمان وڵامیان هەبوو ئەو ئێوارەیە لە ماڵی پێغەمبەری خوادا کێشتێک نەبوو لەوە چەنە ئێوار نیوەڕۆ نانی باشیان خوارد ببوو ئێوارە هیچیان نەبوو غەیری ئاو نەبێ دەفەرمی پیانس زاڵ سەلەم نەی فەرموو قەرز دەکەم قل تو بابڕۆی قەینا ببه مادەم میوانی هەر عیبە نا نا من یضیف هذا الليلة رحمه الله ڕوویکردە ئەو هەموو خەڵکە بەڵام نەیگوت ها سەیری حەدیسەکە فڵان کەس ئەم میوانەم بۆ بەرەوە ئەمە غەڵەتە ئەبینی فڵان کەسیش حاڵی وەک تۆیە نەیفەرموو فڵان کەس ئەم میوانە بەرەوە ئەوە هەڵەیە حەدیسەکان چەند جوان شی دەکرێنەوە من چ کەسێکە ئەو کەسەی ئا ئەم شەوە بەس بۆ ئەم شەو تا بەیانی خوا گەورەیە ئەم شەو ئەم میوانەی من لەگەڵ خۆی دەباتەوە چ کەسێک لە خۆی ڕادی بینێ ئەم شەو ئەم میوانە بەرێتەوە ڕەحمەتی خوای لێبێ ڕەحمەتی خوای لێبێ پیاوێکی ئەنساری هەستا وتی، من ئەی پێغەمبەری خوا! هێندەی پەرۆش پیامبەر صلی اللە علیه وسلم فریای ئەوە نەکەوت لە باڵێ بپرسێ، وتی، بەو خوا با پێغەمبەری خوا ئیحراج نەبێ، من ئەی پێغەمبەری خوا لە خزمەتیا! ئەویش هێشتا دەمە و ئێوارە مابووی، دەبێ لەوان سەعاتێ ڕۆژی مابێ بەپێی حەدەکە، ناردیەوە بۆ چۆ بۆ لای ژنەکەی، وتی، کاکە تۆ لە مزگەوتدا دانیشە، ئیشەڵا ئێوارە لە خزمەت پیامبەر صلی اللە علیه وسلم نوێژی مەغریب دەکەین، دا بەیەکەوە دەڕۆینەوە. چۆ بە خێزانی وتی، ئافرەت چیمان هەیە؟ وتی بۆ؟ قەت وا لێ نەپرسیوم وتی وەڵاهی میوانێکی پێغەمبەری خوامان هەیە اکریمی ضیف رسول اللە توخوا فرت ڕێز لە میوانی پێغەمبەری خوا بگرە چونکە ئەوە ڕووی لە پێغەمبەری خوا کرد و پێغەمبەر هیچیان نەبوو خزمەتی پێ بکا میوانەکە بەرێتەوە ئەو میوانی پێغەمبەرە صلی الله علیه و سلم بەبێ ئەوەی من بیناسم گرنگ نییە ئەویش وتی وەڵڵا ئەی پیاوەکە حیشتێکمان نیە ئیلا قوتە سیبیانی ئەو چێشتەی لەو مەنجەڵەدایە بەس بەشی ئەو کۆمەڵە منداڵەی خۆمان دەکا بەس ئەگا وان پێی تێر بخۆن ئەویش فەرمووی عەلیلیهم بشەیئن ئافرەت وەرە تەکبیرێک بکەین تۆ بە شتێ مناڵەکان بخافڵێنە تا دەمەو ئێوارە گەمە و یاریان لەگەڵا بکە ماندوویان کە ئێوارە کە وەختی چونکە مناڵ زڕۆژانە ئەو زەمەنە زۆر ماندوو بووە کە هاتنەوە داوای نانیان کە بڵێ بە قوربان ئێستا میوانەکە نانەکە دەخوا دوایی نانەکەتان بۆ دێنم بە شێوازێک بیانخەوێنە و بێدەنگیان کە. دواتر وەرە بە ناوی چرا خۆشکردنەکەوەوە ئەڵێن چراکە کزە، تۆ بڵێ وەرە پێشەوە بڵێ ئێستا تۆزێک خۆشی ئەکەم، فتیلەکە زیاد دەکەم، فویەکی لێ بکە و بیکوژێنەوە. یەکسەر خانوو ئەبێتە تارکستان. ئێمەش پێشتر بە چاوی ڕووناک بۆ میوانەکە خواردنەکە دائەنێین، من لەگەڵیا دادەنیشم، بە حیساب نانی لەگەڵا دەخۆم. سبحان اللە ئاوایان کرد و بەم تەکبیرە جوانە مناڵی خافڵان خواندنی چوو چراکە خۆشکا میوانەکە دەیزانی خواردنەکەوا لەبەر دەمێنێتی لەگەڵ پیاوەکەیە یەکسەر فێشی لێ کرد و وتی وەڵڵا تازە کوژایەوە ئێ خۆش چەرخ و شقارتەش نەبووە یەکسەر دایگیرسێنێتەوە لە ماڵە دراوسێیەک تا ئەچوو وتی دە جارە لێی گەڕێ ئافرەت وتی مناڵەکان بە دواتر بچۆ کە ئێمە چووین بۆ مزگەوت تۆ چراکە داگیرسێنەوە فقعدوا سبحان الله دەفەرمێ فقعدوا واکل الضيف ئەوان دانیشتن ئەم پیاوە هەموو جارە بە دەستی بەتاڵ دەستی دەخستە مەنجەڵەکەوە دوایی دەیبردەوە بۆ دەمی موڵچەی دەمی خۆی دێنا بۆی ئەم میوانە وابزانێ ئەویش نان دەخوا چونکە خواردنەکە بەس بەشی میوانی دەکرد میوان لە ڕێی دوورەوە هاتوو و برسی بوو سبحان الله ئاوایان کرد فقعد واکل الضيف لەم حەدیسەوە فێر دەبین ئەگە برسیشن نەبوو نابێ بڵێ من نانم خواردووە وەڵا کاکە من تێرم بەخوا من ئێواران نان ناخۆم نا دانیشە خۆت بخافڵێنە بە هەر شێوازێک بێ شتێک هەر بخۆ لەگەڵیا بە دوو قسەی خۆش تۆ قسە بکەو با ئەو بخوا با مناڵ با ئەو میوانە ئیحراج نەبێ شەرم نەکە قد عجب اللە من صنیعکما بضیفکما اللیلە بەڕاستی خوا ئەم کارە بەرزەی ئەمشەو لەگەڵ ئەم میوانەدا کردتان بەرز نرخاندی بەڕاستی کارەکەتانی بەرز نرخاند بەڕاستی خوا پێی خۆش بوو خوا پێغەمبەری ئاگادار کرد بە جوبریلا کە چۆن ڕێزی ئەو میوانەیان گرتووە جا بەڕێزان ها یەکێک لە مەرجی میوانداری ئەوەیە بەڕاستی لەمڕۆدا زەرورە تۆ تەلەفۆنێ بکەی ئەگەر ئامادەیی تێدا نەبوو واجبە بڵێی ڕەحمەتی خوا لەو کەسە بێ کە ئەم میوانە بەرێتەوە ئەمە دین وایە ئیتر کلتوری خۆت چۆنە ئەوە بەشێک نییە لە دینی ئیسلام چوارەم نابێ بەهۆی میوانەوە مناڵ سەعی لێ تێک بدرێ خۆشەویستانم چەند مناڵ دەبنە قوربانی میوان کە لە ماڵا دەنگە دەنگ دروست بوو قسە و باس دروست بوو هەر یەکێ لە ئێمە ڕۆژگارێک لە قۆناغەکانی خوێندنا تەلەبە بووین سەعی کردن لە جەوی هادی ئا دەکرێ کە تۆ گوێ لە قسە و حیکایەت و غەیبەتی ئەم و ئەو بوو ئەو مناڵە فەقیرە وەختی ئێزانە کە میوانەکە دەڕوا ئەویش خەوی دێ بەیانی لە ئیمتیحانە فەشەل دێنێ بەیانی ئاگای لە دەرسەکە نییە نابێ بە هۆی میوانداری تۆوە مناڵی فلان کەس بێتە قوربانی کە وەکو عرضم کردن هەیە قوتابی هەیە لە شەشی ئامادەیە قۆناغی حساس هەیە تەلەبەی کولیە هەیە تەلەبەی معهدە بەڕاستیش ڕۆژ کورتە شەوگار پێویستی بە سەعی کردنە دەی تۆش میوان دانیشی ئەویش فەقیرە لەوانەیە بینێرن بۆ ژوێرێکی سارد نەخۆشیش پێ مناڵەکەی کوا خۆشەویستی لە میوانداریا دروست بوو لەبەرەوە تکایەکی برایەتان لێ دەکەم بە تایبەت واستا بەرەو امتحانەکان نیوەی ساڵ خەڵک دەڕوە تەلەبەکان معنی نزیک دەبنەوە لە قۆناغەکانی یەکەم و نیوەی ساڵ و ئەوانە میوانداری کەم بکەنەوە تۆ بێکاری شەو دامەنیشە تا یانزەی شەو ئەو مناڵانەش سەعیان هەیە، ئەو مناڵانە با نەبنە قوربانی لە پێناوی دانیشتنێکی من و تۆدا لە ماڵێکا کە هیچ مەسەلەیەکیش لە گۆڕێ نییە، تەنها کات بەسەربردن نەبێت لەگەڵ حورمەتما. پێنجەم، دەبێت دڵنیابی خاوەن ماڵ ماندوو نییە، لە سەفەر نەگەڕاوەتەوە، چونکە ئەگەر لە سەفەر گەڕابێتەوە ماندوو بێ، هیلاک بێ، نەخۆش بێ، ئەگەر هەستت پێ کرد زوو هەستە، چونکە ئەو پێویستی بە پشوودانە، لەو کاتەدا خۆشی لە تۆ نایە، ئەمە بەشەرە، بەشەریش پێویستی بە پشوودانە و نابێت لەسەر حەقی ئەو بێت. نابێ خاوەن ماڵ لەسەر سەفەر بێ جا خاوەن ماڵ لەسەر سەفەرە بە جلوبەرگی خۆی و ژن و منداڵیەوە دیارە ئامادەیە بێ سواری سیارەکە بێ و بڕوا تۆ لەم کاتێدا بووی بە میوانی یەکسەر یان دامەنیشە بڵێ وەرا برا بۆم حیساب کە یان دوو دەقە پەرداخی ئاو بخۆ خوا حافیز چکە مناڵ دێ و دەڕوا و ئەوە بەس بە سیمانە دیارە لەسەر سەفەرن بڕوام پێ بکەن چەند جار کێشە و ناکۆکی لە نێو عایلەدا دروست بووە کە هەرچی موشکیلە بێ نەیانبووە ژن فەقیرە خۆی ئامادە کردووە تەلەفۆنی بۆ ماڵی باوکی برای خوشکی فڵان کردووە ئەوا دێین مناڵ خۆیان گۆڕیوە کابرا هاتووە لێی دانیشتووە سێ دانە سەعات دوای وەڵڵا کاکە نایەین ئەم ژنە دڵی سار بۆتەوە مێرد تووڕە بووە مناڵ عاجز بووە ئەوە کەی خۆ ئەو حتا ماوی ئەو میوانەت خۆش ناوێت چونکە ئاژاوەی خستە ماڵەکەتەوە کە زانیت لەسەر سەفەرن ئەبێ یان دانەنیشی یان لە دەرفەتێکی هەرە کەمە ئەگەر خاوەن ماڵ وتی نەوەڵای برا من ئێستا تاقەتی میوانداریم نیە نەخۆشم پارەم لە گیرفانا نیە خێزانم نەخۆشە مناڵم سەعی هەیە وەختی ئیمتیحاناتە موشکیلەم هەیە خەمم هەیە لەم کاتەدا دەبێت تۆ بڵێ برا زۆر ئاسایە ئێمە برای ئیمانداریەکەین بەخوا کە مەجالن نییە باوەڕتان بێ ئەگەر یەک زەڕە گومان لە دڵ تا دروست بێ و گەر دروست بێ بە پێی ئاتەکەی قوڕان نەجوڵاویەوە ئەمە دینە اذا قیل لکم ارجعوا فارجعوا ئایەتی قورئانە ئەگەر وتت بگە بێن بۆ میوانداریت ئەم دەستورە باوەڕتان بێ ئەوەی کە ئەوروپا باسی دەکەن و سەقافەت و ڕۆشنبیری ئاەتی قورئان جێبەجێ دەکرێ بەڕێزم تکا هەیە میوانداری لێ بکەم ئەگەر مەجالی نەبێت لە ئەوروپا بەڕاشکاوان وە نە والله حەزم لە میوانداری نییە والله لێرە بێ حەو پشتیشم وەسێت بێ نەچێ ماڵی فڵان کەس دەرگای لێ نەکردمەوە قورئان دەفەرمێ ئەگەر دەگوتی نە والله مەجالم نییە برا بگەڕێرەوە بەڵام تا ئەمە دەچەسپێ لە ناوماندا ئەبێت تۆ خۆت موراعاتی حاڵی خەڵک بکەی ئەمجا میوانداریەکانت با کەم کەم بێ با کەم بێ پوخت بێ شەرنێ هەموو شەوێ سەلام عەلیک بەڕێزان لەگەڵ حرمەتما باوەڕتان من زۆر جار کە لە نوێژی عیشاوانە دەڕۆمەوە بە پۆل خەڵک دەبینم ماڵ و منداڵ جا هەیە هەر شەوەی بۆ ماڵێک دەڕوا شەو بوێری ناکا قەت لە ماڵی خۆیان بۆن ناگیرێ بێکار بێ ئیش بووە غەیبەتی ئەم شەوە درێژانە بە یەک کۆڵ تاوانەوە دەڕواتەوە چونکە زۆر جار بە هەوەرتان بێ من لەم شارۆچکەی دۆزی من هیچ هەواڵێک نازانم چونکە کەمتر دەچمە دەرەوە ئەڵا لە ماڵی فڵان کەس بینم شۆ باسی ئار و مێرو کراوە تۆ چوار سەعات دانیشتووی پێنج سەعات دانیشتووی غەیبەت نەماوە نەیکەی هەموو کەس هەتاو و تیشکی خۆری خۆش دەوێت چونکە کەم کەم دەردەکەوێت بۆ لە هاوینا لەبەری ڕادەکەی چونکە هەموو ڕۆژ لەسەر سەرتە چاو لێ کەم کەم ئەم فەرموودەیە کە لەتیفەیەکە بەسەرهاتێکە واقعەن ڕووی داوە لە یەکێ لە کتێبەکان و قسە و لەتیفەی خۆشە باسکراوە بە جەنابتان دێگێڕمەوە ئەمە ئەڵقەی یەکەم بوو لە زنجیرەی میوانداری چونکە بابەتەکە زۆری ماوە لە قورئان و حەدیسا زۆری ماوە کە پێویستە ئێمە ڕێنمایی بکەین وەکو موسڵمان بۆی نە نە مافمان لەسەر خەڵک بێ نە خەڵک مافی لەسەرمان بێ لا ضرر ولا ضرار نە زەرەر لە خەڵک بە نە خەڵک زەرەر لێ بە پیاوێک ئەبێتە میوانی کابرایەک زۆر یەکتریان خۆش دەوێ بە حیساب شەوی یەکەم دەمێنێتەوە و زۆر خزمەتی یەکەن لە ئەنواع خواردن و تەعام بۆی دروست دەکەن وڵا کابرا شەوی دووەمیش دەمێنێتەوە خواردنەکان دوو گۆش بوو بە یەک کەمیان کردەوە بۆی بەخوا شەوی سێمیش مایەوە کابرا و خێزان و منداڵوتیان ئێمە ئیش و کارمان هەیە جلشتنمان هەیە ماڵ خاوێنکردنەوەمان هەیە ئەم پیاوە دۆشەک بەجێ نایەڵێ ڵا لێ بێزار بوون لێت بێزار دەبن حتا بە فەرمودی پێ ساسە میوانداری نوری چاوت بێ کوڕی خۆت بێ کچی خۆت بێن نابێت لە سێ شەو زیاتر تێپەڕێ نابێ لە سێ شەو تێپەڕێ و لە سێ شەو تێپەڕی وەکو سواڵکە نان دای دایتێ ئەوە بۆ سەدەقەیان پێ کردووی ئەچاولێ حەدیس هەموو شتێکی دیاری کردووە هەموو شتێ بە یاسایە هەموو شتێ بە وەختی خۆیەتی حەدی هەرە هەرە زۆری نابێ لە سێ شەو تێپەڕێ بەخوا کابرا فەقیرە نزیکی هەفتە بەوە ماڵی بەجێ نەدەهێشت کاتێک کە لەگەڵ پیاوەکەیا چوون بۆ نوێژی بەیانی دۆشەک ڕاخرابوو لەسەر بەڕەکەوە هەتا هاتنەوە دۆشەکەکەیان لابربوو خۆی تێبگا ئەوە ڕاخەرەکە پێچرایەوە وتی هەی ڕەحمەت لەو کەسە بێم دۆشەکەی لابردووە بە دۆشەک پشتم لێشا خەریب و هەر خۆم بڵێم لای بەن خاوەن ماڵی حراستر ئەم پیاوە تێناگا ڕۆژی دواتریان کە چوون بۆ مزگەوت هاتنەوە بەڕەکەش لاچوو بوو بەڕەشتێک لە بەنووانە دەچندراوی گەنجڕم بێ نەیبینێ بێ وەکو کومبارێک ئەویشیان لابربوو بەس گڵەکە مابۆوە کە سواغ درابوو لە جیاتی چیمەنتۆ کاشی ئێستا وتی ئەو کەسەی ئەمەی لابردوە چاکەی چاکی لەگەڵ کردوم پیاو دەبێ خاکی بێ ئێمە هەر لەو خاکە دروست بووین بەخوا سەر ئەرزەکەم پێ خۆشترە کابرا وتی برام الحمد لە ماڵی خۆتەوە دەمێکە لێرەی ئەی بیری ماڵ و مناڵت ناکەی وتی بەخوا بە تەمام ئەم ڕۆیشێکی ناسیاوم دەستکەوێ بۆ دێیەکەی خۆمان بنێرم ئەوانیش بێن بۆ لام چۆن بیریان ناکەم وا مەکە دۆشەکەکەت لەژێر هەڵگرن وا مەکە کابرا بڵێ ئەرێ سەعات چەندە و دوو جار سەیری سەعاتی دیوارەکە بکە بە حورمەتەوە بڕۆ بە حورمەتیشەوە هەستە ئەجر و پاداشتەکەشت لای خوا تۆمارکە وەکو عەرزم کردن ئەم بابەتە زەرورە زیاد ژیانە ژیانی هەموومانە خۆشەویستی بینی هەموومانە بە پشتیوانی خوای گەورە ڕون و ڕاشکاوی قورئان و حەدیث و فەرمودەی زانایان چۆنی باس کردووە ئاوا ئێمەش بە مسلمانانی ڕادەگەیەنین داوا دەکەم لە خوای پەروەردگار یاڕەبی خوایە ڕەحممان پێ بکەی خوایە لە دینەکەی خۆت شارەزامان کەی خوای پەروەردگار ئەم دینە چۆنی فەرموو ئێمە ڕەفتارەکانمان گفتارەکانمان میوانداریەکانمان سەردانەکانمان موافقی شریعەتەکەی تۆ بێ بۆ ئەوەی خۆشەویستیمان لە بینا دروست بێ پێچەوانەی شریعەتەکەی تۆ نەبێ کە پێی گوناهبار بین خوایە شارەزامان کەی لە ئیسلام ئەوەش کە دەیبیستین و دەیزانین یاڕەبی خوایە بە ڕەفتار لە ژیانماندا ڕەفتاری پێ بکەین یاڕەبی خوایە ئەوەی نەخۆشە شیفای بەخێری بۆ بنێری یاڕەبی خوایە شیفا بۆ نەخۆشەکانمان بنێری خوایە ئەوەی دڵ بەخەمە دڵخۆشی کەی ئەو کەسانی غەم و پە پەژارەیان هەیە بە هەر شێوازێک بێ یاڕەبی خوایە خەمەکەیان لەسەر دڵ هەڵگری ئەوانی مناڵیان نیە خوایە پێیان ببەخشی لە ئەولادی ساڵح ئەوانەی مناڵی لاساریان هەیە خوا بۆیان سالار و سەنگین کەی یاڕەبی خوا دواڕۆژی هەموو لایەکمان بەخێر بگێڕی ئەوانەی دەستکورتیشن یاڕەبی خوا دەرگایەکی فراوانی ڕزق و ڕۆزیان لێ بکەیەوە یا اللە ئەوەندەمان پێ بەخشی کە میوان ڕووی لە دەرگامان کرد یاڕەبی خوا شەرمەزار نەبین خوا بتوانی خزمەتی میوانێک بکەین خوا لە دەرگای ڕزق و ڕۆزی تۆ ئەوەندە فراوانە بەسەر هەموو ئەم ئومەتەدا بیڕێژی ئەم بارانی ڕەحمەتەمان خوا لەم کاتەدا لە کاتی خۆیان بۆ ببارێنی یاڕەبی خوا بارانی ڕەحمەتمان لە کاتی خۆیان بۆ ببارێنی بەرەکەتی ئەو زەوێمان بۆ بڕوێنی بە گەورەی خۆت ئاوەکان و کانیەکانمان بۆ بژێنەوە بیرەکانمان بژێنەوە لە بێ ئاویدا نەناڵێنین و محتاج نەبین یاڕەبی خوا عاقبەتی هەموو لایەکمان بەخێر بگێڕی ئامین ئامین والحمد لله رب العالمین الحمد لله حمدا كثيرا مباركا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمد